قال رسول الله صلى الله عليه وسلم إن الإنسان لفي فسحة من ربه إن لم يصب دما حراما أو كما قال عليه الصلاة والسلام صلاة ورحمة خواتان ليبت دوو وتار لەمەو پێش و ئەم وتارەی ئەمڕۆش تایبەتە بە باسی ئاسایشی ئینسان، یەک یەک، خێزان، کۆمەڵگا. چی بکەین بۆ ئەوەی ئاسایش لە وڵاتمانە زۆر ببێ، ئەمن و ئاسایش و ئارامی باڵکێشێ بەسەر ژیانا و لە جەریمە و مشکیلە و تاوان دوور بکەوینەوە ئەم وتارەی ئەمڕۆ هۆکارەکانی تاوان بە تایبەتی تاوانە گەورەکان ڕێگاکانی نەهێشتنی ئەسباب الجەریمە و طرق مکافحەتیها ڕۆژ لە دوای ڕۆژ تاوانی کوشتن و دەستدرێژی دزی چەتەیی ئالوودەبوون بە عەرەق و تلیاک و نێرگەلە و جگەرە و ئەوانە ڕوو لە زیادبوون دەڕۆن چەندین ساڵ لەمەو پێش بڕواوا بوو کە نەخوێنەواری و نەزانی هەژاری و نەبوونی نەخۆشی و نەخۆشی جەستەیی و دەروونی، خراپی بارودۆخی خێزان، ئەمانە ئەسبابن بۆ ئەوەی جەریمە لەناو کۆمەڵگا دروست ببێ و ئینسانی موجریم پێ بگا و گەورە ببێ. ئەمانە هۆکاری کردنی جەریمەن، بەڵام بڕوای گشتی لێکۆڵەرەکان، محققین، ئەوەیە کە دیاردەی تاوان دیاردەی تاوان ئەنجامدان پەیوەندی هەیە بە چەندین ڕەگ و ڕیشەی جۆراوجۆرەوە کارلێک دەکەن لە ژینگەیەکی دیاریکراودا لە بارودۆخێکی دیاریکراودا کە ناتوانیت دیاری بکەیت لەم حاڵەتەدا هەڵسوکەوتێکی تاوانکاری پەیدا ئەبێت لە کۆتاییەکەیە بۆچی تاوانبار تووشی لادان دەبێ و جەریمە دەکا؟ پرسیارێکە هەموو زانایان و فەیلەسووفەکان و پیاوانی قانوونی سەرسام کردووە بێ ئەوەی بگەنە وەڵامێکی باوەڕپێکراو بۆ ئەم پرسیارە یا بگەنە قاعیدە و بنەمایەکی جێگیر. سێ هۆکار هەیە ڕێگری ئەکەن لە جەریمە، تاوان. ڕێگای یەکەم بەربەستێکی ئەخلاقییە، الوازع والرادع الاخلاقی. زۆر کەس هەیە لە موجتەمەعێکایە لەوانەیە دین هیچ ڕۆڵێکی نەبێ، بەڵام لەبەر ئەوەی هەڵگری ئەخلاقە نە تاوانی کوشتن ئەنجامەدا نە زینا ئەکا نە ماڵی خەڵک ئەخوا نە درۆ لەگەڵ خەڵکی ئەکا نە دزی ئەکا هیچ کامێ لەوانە ناکا لەوانەیە مسلمان نەبێ و مەسیحیش نەبێ و پابەند بە دینەوە نەبێ بۆ چونکە شتێکی تایە پێڵێن قیەم ئەخلاق ئەم قسە مخالیف نیە لەگەڵ هیچ بنەمایەکی ئیسلامە چونکە رسول اللە ئەفەرمێ انما بعثت لاتمم مکارم الاخلاق من بۆیە هاتووم ڕەوشتە جوانەکان تەواو بکەم مانای وایە لە ناو کۆمەڵگا ڕەوشتی باش و جوان هەیە رسول اللە هاتووە تا تەواویان بکا دە خۆ ئەو کاتە قورئان نەهاتبوو ئەو کاتە رسول اللە حەدیسێکی بە کەس نەوتبوو ئەڵێ هاتووم ئەوەی هەیە تەواوی بکەم لەبەرەوە سەرت سوڕ نەمێنێ ئافرەتێک بە زاهیر لیباس و پۆشاکی مسلمانانەی لەبەرە نەبێ بە عەشایری خۆمان ئەڵێن ڕووت و ڕەجاڵ بێ لە ڕووی شەرعیەوە بەڵام هەڵگری کۆمەڵێ ئەخلاق بێ لەگەڵ مێردەکەیا باش بێ، لەگەڵ باوکیا باش بێ، دەستی پاک بێ، داوێن پیس نەبێ، ئەوە زۆر زۆر لەوە هەیە. ئەکرێ پیاوێک ئەهلی مزگەوت و نوێژ نەبێ، بەڵام هەڵگری هەندێک سیفات و تایبەتمەندی بێ کە بیگێڕێتەوە زمانی ببڕی درۆیەک ناکا. پارەی دنیا لە بەردەستیا بێ خیانەتی لێ ناکا خۆ ناڵێ لە بەرخوا شتێک هەیە لە ناخیا قەنەعەتی بەخۆی کردووە وا ناکا ئایا باشە ئەوە ئەوە ئەو جانیبیان باشە ئەو کەسانە ئەی ئێمە داوایان لێ یەکەین وەکو مسلمان و مامۆسای مزگە و کاوەکو ئەو سیفەتە جوانانەیانێ وەرن سیفەتەکەی تریش تەواوکەن بە بە لە گوێ کردنی خوا، بە پابەند بوون بە یاساکانی خوا، بە شەریعەتی خوا، بە دینی خوا، نوێژ ناکا نوێژی ڕێک و پێک بکا، سەرپۆشی نێ سەرپۆش بدا بە سەریا، ئەوانە، ئەی ئەوانەی کە ئەهلی مزگەوتن وەکوو من و ئێوە نوێژی ڕێک و پێک ئەکەین، ڕۆژووی ڕێک و پێک ئەگرین، بەڵام لەگەڵ ئەوە هەندێ جار، بەم لا ئەڕۆین بەو لا ئەڕۆین زەرەر ئەدەین زیان ئەدەین ئەمانەش جانیبە دینی و عەقیدەیەکەمان باشە داوا لە خۆم و لە ئێوە ئەکەم با ئەو جانیبەکەی تریشی تەواو کەین چونکە چەپڵە بەدەستێ لێ نادرێ ئەوەی کەوا صفاتی جوانی هەیە و ئەهلی نوێژ و تاعەت و دین و مزگەوت نییە تایەکی پەنچەرە کە تای دینداریە ئەوەی دینی هەیە و یانی ئەهلی مزگەوت و نوێژ و ئەوانەیە بەڵام لە ناو بازار دوکاندارێکی خراپە لە دایرە فەرمانبەرێکی خراپە لە دەشت جوتیار و شوانێکی خراپە ئەوە تایەکی پەنچەرە تای ئەخلاقی تای ستەم لە خەڵکی کردن هەردووکیان هەر پێیانەڵێن پەنچەر ئەگەر دروست بێت تەعبیرەکەم. بنەمای ئەخلاقی زۆر زۆر گرنگە، حەتا خوا نەخواستە ئەگەر دینیش نەبێ هەوڵ بدرێ بۆ ئەوەی بنەما ئەخلاقی و ڕەوشتیەکان لە ناو خەڵکا گەورە. ئەبو بەکری سدیق پێش ئەوەیش پێغەمبەر بێ بە پێغەمبەر و قورئان بێتە خوارەوە عەرەقی نەخواردووە. سوجدەی بۆ بت نەبردووە درۆی نەکردووە سوی نەخواردووە دەوڵەمەنیش بووە ئەم کۆمەلگا پێویستی بەم بنەما هەیە ئەوە خاڵی یەکەم یعنی وەختێ ئێمە ئەمانەوێت جەریمە لە ماڵمانە ڕوونەدا لە گەڕەکمانە لە عشیرەتمانە لە شارمانە لە هەرێممانە ئەبێ هەوڵی ئەمە بدەین دروستکردنی بنەمایەکی ئەخلاقی، ڕێگرێک، بەربەستێکی ئەخلاقی، ئەخلاق، ڕێگە نەدا کە ئەو ئینسانە تاوان بکا. دووهەم، ڕێگر و پەرژینی ئایین، دین. شەرت نییە ئەمیش تەنها ئایینی ئیسلام بێ، هەموو دینێک، کابرا هەر مەزهەب و دینێکی هەبێ، لەوانەیە دینەکەی ڕێگری لێ بکا لەوەی کە تاوان بکا. بەس ئێمە لەبەرئەوەی موجتەمەعێکین زۆرینەمان ئەهلی قیبلە و ئیسلام و موسڵمانین و شوێنکەوتەی محمد المصطفاین بۆیە زیاتر داکۆکی لەسەر دینەکەی خۆمان ئەکەین ئاینی پیرۆزی ئیسلام بەربەستێک سەدێکی مەنیعە ئەگەر خاوەن دینەکە ئینسانە متدەینەکە ڕاست بکە بۆ ئەوەی نەیەڵێ تووشی تاوان بێ بۆی نەیەڵێ جەریمە بکە بۆی نەیەڵێ ئازاری خەڵکی بدا ئەگەر کردی دوو حاڵەت هەیە یا ئیمان و عەقیدەکەی زەعیفە یا خەلەلێک هەیە خەلەلێک هەیە بۆیە تووشی ئەو تاوانە ئەبێ ئەدا بەلای دوکانێکا لەوانەیە نەفسی دابەزێ بۆ ئەوەی پسکی تێ بدزێ ئەدا بەلای ئافرەتێکا لەوانەیە نەفسی دابەزێ بۆوەی دەسی بۆ بەرێ و لە دایرەیەکا لەوانەیە بەرتیل وەربگرێ گەندەڵی بکا ئەوە بکا ئەوە بکا ئەوە جانبی ئیمانیەکەی یا نیە با بە زاهیریش تۆ لە مزگەو بیبینی چونکە خەڵگە بووە لە پشتی سەری پێغەمبەر نوێژی کردووە بەڵام پاشقلی لە پێغەمبەر داوە سێ سەد دانە کەسی ناوە بەیەکوە لە غەزا چووە لەگەڵ پێغەمبەر لێرە هەتا سەیتەریەکە ڕۆشتوە دوای لێ وتوێتی بگەڕێنۆ بەشکم سوپاکە بشکێ و بێتەوە مزگەوتی دروست کردووە مزگەوتی دروست کردووە خوا لە ئاسمانەوە بە پێغەمبەر ئەڵێ بڕۆ مزگەوتە بڕوخێنە ئەو مزگەوتە سەنگەرێکە بۆ تەفرەقە بۆ لێدانی تۆو موسڵمانان بۆ خوا نیە لەبەرئەوە نابێ بە ڕیش پیاو بناسین وە مەعزەرەتم هەیە گا بە چیا بناسین ئەبێ ئەبێ و پیاوەی لە مزگەوت دەیبینی ئەو ژنەی بەسەر پۆش و لە مزگەوت دەیبینی ئەبێ ئەخلاقی هەڵسوکەوتی کردەوەکانی تەبابێ لەگەڵ دینەکەی نابێ تەضاد، جیاوازی، هەبێ. ڕێگری سێیەم و پەرژینی سێیەم، بۆ ئەوەی خەڵک تووشی تاوان نەبن، تووشی جەریمە نەبن، بریتییە لە ڕادیعی یاسایی، بەرگری یاسا. بەڕێزان، ئێستا لە وڵاتانێکی دنیادا، کورە لە وڵاتە ئیسلامییەکانیشا ئیسلام باوی نییە، بەڵام لە هەندێک لە وڵاتانی دنیا دین خراوەتە کەنار دینی دەوێ بڕۆ بۆ کەنیسە بڕۆ بۆ مزگەوت بڕۆ بۆ معبەدی جوولەکە بڕۆ بۆ بوزا نەخەڵە تابی لە بازار و لە پەرلەمان و لە حکوومەت و لە کێو لە کێ باسی دینداری بکەیت بڕە دینداری خۆ لێ بکە بەڵام لەوێ بە قووتی قانوون خەڵکیان بەستۆتەوە. مروری وڵاتان جنێو نادا. رێزم هەیە بۆ برا مرورەکانمان. دەمانچە راناکێشێ. پۆلیسی وڵاتان هەڕەشە ناکا و پەنجە راناوەشێنێ. ئاسایشی وڵاتان ناکوتێتە سەر هیچ ماڵ و هیچ کەسێک. بەڵام کاری خۆیشی ئەکا. فڵانە ڕۆژ قایشت نەبەست بوو فڵانە ڕۆژ یعنی قانون ئێستا لە وڵاتی ئێمە نە دین هەیە خەڵک بگێڕێتەوە نە یاساش هەیە خەڵک پابەند کە بە یاسا ئەی مامۆسا ئەو هەموو دایرەی مەحکەمە و قانون و قازی و ئەوانە وەکو بەند نووسراو هەیە بەس وەکو جێبەجێکردن نییە بۆ خەڵک ناترسن لە قانون؟ بۆ خەڵک پابەند نین بە یاساوە؟ یعنی تعجب ناکەی لە ماوەی نازانم چەند مانگە لەم شارەی بە دینداری مەشهورە ناومان کەشکەشانی فەلەکی گرتووە ئەو هەموو کوشتنە تیان ڕووبدا یا خۆکوشتن یا خەڵکوشتن یەعنی ئەمە ئەمە ئەمە جێگەی گریان و باوکەڕۆ نییە قڕپێوانی نەگەرەکە ئەمە یاسا بە نووسراو هەیە بەڵام بە تەطبیق نییە کابرا گەر دینی هەبوو دینەکەی نایڵێ وا بکە ئەخلاقی هەبوو ئەخلاقی نایڵێ وا بکە ئەگەرم دوانە غایب بوون یا کز بوون ئەوەنیە کارەبا نیە مۆلیدەمان ڕاکێشاوە هەیە مۆلیدەی گەڕەک ڕاکێشێ لە ماڵی شەو مۆلیدەیەکیان هەیە کارەباش ڕئیسیش بێتەوە هەیانە ئێمە بێ وا بکەین بۆەوەی وڵاتمان ماڵمان شەرەفمان کەرامەتمان خوێنمان بۆی پارێزراو بێ بێ ئەم ڕێگانە بگرینە بەر بە دین بە ئەخلاق بە قانون ئەگینا ناڕوا بەڕێوە وێران نەبێ وڵاتەکە ئاینی پیرۆزی ئیسلام دینی خوایە شەریعەتی خوایە مەلا دای نەناوە شێخ و سۆفی و دەروێش دایان نەناوە خرافات نییە لەسەر و حەوت ئاسمانەوە هاتووە قورئان کلام اللە انزله بعلمه بە علم بە زانست بە توانا ناردویەتی چارەسەری هەموو دەردێکی تایە هەموو ڕێگایەکی باشی تایە ئەگەر لە کات و شوێن و ئەندازەی خۆیان جێبەجێ بکرێن الا یعلم من خلق، ئایا کەسێک شتێ دروست کا نازانێ چی باشە بۆ ئەو شتە؟ هەموو جارێ ئەوەتان پێ ئەڵێن و بیرتان ئەخەینەوە ئەو مەملەکەتەی ئەم جیهازە دروستەکە، ئەو کامێرە دروستەکە، ئەو پانکە دروستەکە، کەتەلۆکێکی لەگەڵ ئانێرێ ئەڵێ ئاوا ئیشەکە، کارەباکەیە بێ ئەوە نەبێ. لەرە لەرەکەی ئەبێ ئەوەنە بێ ئەوەنە سەعادیش کە ئاوە ئاوە ئێ معقولە ئەم ئینسانە دروست کرابێ کە تەلۆکی لەگەڵا نهاتبێ معقولە ئینسانێک دانیشێ بەرنامە بۆ ژیانی من بۆ ئایندەی من دابنێ ناتوانێ ئەبێ خاوەنەکەی دایبنێ کە خوایە ئەوەش باوەڕی بەخوا نییە ئەبێ باوەڕی بە شتێکی تر هەبێ بڵێ ئەو شتە ئینسانی دروست کردو ئەبێ لەوە قانونەکەی بۆ بێنێ ئیسلام چارەسەری کێشەکان دەکات، تاوانەکان بە شێوازێکی گشتگیر ئەڵێ ئەبێ عیلاجی دەروون بکەی عیلاجی دەرەوەیش بکەی عیلاجی دەروون بەوەی کەوە نێڵی لە فیترە لا بدا نێڵی عقیدەی ئینحیراف بکا نەیەڵی باوەڕی کز ببێ بە خواو بە ڕۆژی قیامەت نەیەڵی شوێن هەواو ئارەزوو بکەوێ هۆکارە دەرەکیەکانیش هۆکارە کۆمەڵایەتیەکان ئابوریەکان سیاسیەکان وە هەروەها لە کارخستنی چاودێری فەرمان بە چاکە و نەهی لە خراپە پەیوەندی نێوان ئاین و تاوان پەیوەندیەکی عکسیە یانی چی؟ یانی لە هەر شوێنێ ئایین باڵادەست بوو عەمەلی پێکرا لەو شوێنە تاوان کەمە. لە هەر شوێنێک ئایین لاخرا ئیهمال کرا لەو شوێنە تاوان زۆرە. ئەمە قسەی کێیە؟ هی مەلای مزگەوت. نەوەڵا ئەمە قسەی ئومەمی موتەحیدەیە مەجلیسی ئەمن لە ساڵی نۆ سەد و هەشتا و چوار قەراری ڕەقەم سی و حەوت ی دەرکردووە کە تیایا بەیانی ئەوەی کردووە دەڵێ بەڕاستی ئاین لە زۆرێک لە کۆمەڵگاکانا دەورێکی گەورە دەبینێ لە کۆنترۆڵکردن و ڕێکوپێکردنی هەڵسوکەوتی تاک و کۆمەڵگادا بە دیاریکردنی حەڵاڵ و حەرام بۆیە هەرکاتێک دین دەوری نەماو هێز و دەزگایەکی تر نەبوو جێگای ئەو بگرێتەوە، مرۆڤەکان سەریان لێ تێکدەچێ و نەفس بەرەو تاوان دەبات. ئەو ڕاپۆرتە نەتەوە یەکگرتووەکان دەریدەخا کە پەیوەندی لە نێوان دینداری و جەریمەدا پەیوەندییەکی پێچەوانەیە، هەتا دینداری بەهێز بێ جەریمە کەمەبێتەوە هەتا دینداری بێ هێز و لاواز و کەنار بخرێ و عاتڵ بکرێ جەریمە زۆرە بێ ئاینی ئیسلام دەردەکە لە بناغەوە چارەسەرەکە بە چاکردنی عقیدە پێتەڵێ ئیتەقیلا لەخوا بترسە کە ئیمانت بوو بە خوا، ئیمانت بوو بە قیامەت و زیندووبوونەوە، لە ترسی خوا نەک لە ترسی ئینزیبات، نەک لە ترسی گڵۆپی سوور، سەوز، نا، لەبەر خوا ئەڵێی ئەو گڵۆپە سوورە بە من ئەڵێ مەڕۆ، نیوەی شەو بێ جادە چۆڵ بێ ناڕۆیت، چونکە خوا پێی ناخۆشە. ئاینی پیرۆزی ئیسلام بە سزادان و پاداشتیش ڕێگە لە جەریمە ئەگرێ. من جاء بالحسنە فلە عشر امثالها ئەوەی دینارێ بکا بە خێر خوای گەورە دە قات جەزای ئەداتەوە ومن جاء بالسیئە فلا یجزا الا مثلها ئەوەی هەڵەیەکی کرد خوا هەر یەک تاوان یەک تۆڵەی لێ ئەسێنێ دە تۆڵەی لێ ناسێنێ لە بەرەوی خەڵک واز بێنێ جەهەنم و باشتی بۆچی دروست کردووە مەلایکەی خەیر و شەڕی بۆچی داناوە خوا لەبەرەوەی چاکەکان و خراپەکان بنووسرێ دانانی سزا بۆ تاوانە گەورەکان، بەڕێزان ئیمڕۆ حکومەتەکان، حزب و لایەنەکان، کۆمەڵگا هاتوونەتە سەر ئەوە خەریکە ئیسلامیەکانیش، ئەهلی مزگەوتیش قەناعەت پێ ئەکەن کە ئەوەی ئیسلام دایناوە پێڵێن حدود، تۆڵە، ئەمە شتێکە دژ بە مافی مرۆڤ و بنەماکانی ئینسانییەتە. کەسێ کەسێ بکوژێ نابێ بکوژرێتەوە. ئای بەڕێز ئەیگرین، حاکم حوکمێ دا ئەیبەین لە زیندان، دایدەبەسین. خزمەتی ئەکەین. فێری فەن و فنوونی ئەکەین. کەسێ زینا ئەکا. مادەم کچەکە رازی بێ هەچی لە پێیان نییە ئەوە حوڕیەتی شەخسییە ئەی شەرەفی من ئەی کەرامەتی تۆ ئەی سومعەی ئەو عەشیرەت و ئەو ئینسانیەتە ئەی ئەو مناڵەی کەوا دروسە بێ ئەی ئەمانە ئەوە شتێکی شەخسییە حکومەت چەکدار بنێرێ و لەو هاوینە هەوار و لەو سەیرانگانە ئەگەر پیاوێک مەعزەرەتمێ بەسەر ئافرەتێکەوەی بڵێ بۆ واکەی تۆ بگرن تۆ بگرن کە بڵی بۆ واکەی ئێمە بەتەمای چین بە اللە تەقە دا لە ماڵی یەک بە یەکمان بە اللە ئەم کوشتنە تەقە دا لە ماڵی یەک بە یەکمان ئەم نەمانی حەیا و کەرامەتە تەقە دا لە دەرگای هەموومان ئەم دزی و چەپاو کردنە تەقە دا لە دەرگای هەموومان لامایە بڵێ من دەسم گرتۆ بە کڵاوەکەی خۆمۆ ئەوە خەڵک نازانێ بۆیە کوڕیە کوژرێ ئەوە خەڵک نازانێ بۆیە دوکانی ئەبرێ ئەوە خەڵک نازانێ بۆیە سیارەکەی ئەبەن لامایە وا بڵێ نەو پێکاوە ئەگەر رسول الله فەرمی ئەگەر فەرمان بە چاکەکەن ڕێگری لە خراپەکەن باشە ئەگینا سزایەک هەمووتان نەگرێتەوە هەرچی دوعا بکەن لە کۆتان نابێتەوە بینی ومانەیانەمان بینیوە نوێژ بۆ خوای گەورە نوێژی داناوە ئایا ئەگەر ئێمە شەو ڕۆژ 24 سعات نوێژ بکەین ئاسمان سانتیمەترێ زیاوەکە ئەی خوا نوێژی بۆچی داناوە إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر نوێژ ئەبێ من بگێڕێتەوە لەوەی دەم و دەسم پیس نەبێ لەوەی خراپە نەکەم نوێژ بۆ دانراوە زەکات بۆ دانراوە پارەی حەڵاڵی خۆم لە سەد دۆلار دوو دۆلار و نیوی لە سەد دینار دوو دینار و نیوی لە چل مەڕ مەڕێکی ئەوەی بە ڕەنجی شان پەیام کردوە بیدەم بە فەقیر لە وڵاتەکەما من ئەمە دینم بێ چۆن دزیەکەم چۆن لائەدەم چۆن بەرتیل وەرەگرم چۆن نەفسم ڕێگەم ئەدا دەرمانی خراپ، خواردنی خراپ بفرۆشم بەو میللەتە؟ چۆن؟ لێرا وەسم بەشەکەی تری هەڵەگرم بۆ جمعی داهاتوو بەڵام تکاتان لێ یەکەم ڕجاتان لێ یەکەم بیکەن بەخاتری خوا خەڵکینە خەڵکینە با تۆبە بکەین و بگەڕێنەوە بەلای خوا وەزعێکی ناخۆش حاڵێکی زۆر گران و قرس ئێمە خاوەنمان نییە خەڵکینە خاوەنمان نییە خاوەن نە ئەو دەسەڵاتەی هەیە خۆی بە خاوەنی ئێمە ئەزانێ، نە ئێمە ئەو بە خاوەنی خۆمان ئەزانین. هەر ئێمە وای نا هەر هەمووی وای لێهاتووە. وڵاتان هەموو کاربەدەستەکان لە دۆڵێکن، میلەتەکە لە دۆڵێکی ترە. ماوەتە سەرەوەی خۆمان پاڵپشت یەک بین، دەست یەکتری بگرین، لە شارە، لە گەڕەکە، لە مزگەوتە، لە دەوری زاناکان کۆ ببنەوە، دەستی عالمەکان بگرن، دەستی پیاوە ڕیش سپێکان بگرن، دەستی گەنجەکان بگرن، دەستی ئافرۆتە پۆپ سپێکان دەستی یەکتری بگرن، بە هەموومانەوە محاولە بکەین سنوورێ دابنێین بۆ ئەو تاوانەی کەوا بڵاوەی کردووە، کە خەریتەی بۆ کێشراوە، کە بەرنامەی بۆ دانراوە. خوا لە گوناهی منێوش خۆش بێ خوا ڕەحم بە هەمومان بکە خوایە بارانی ڕەحمەتمان بۆ بارێنە خوایە بارانی ڕەحمەتمان بۆ بارێنە خوایە تۆ خوایەکی لێ خۆش بوو مهرەبانی بە گەورەی خۆت لێمان خۆش بە ئاسمانمان بۆ بەربەرەوە یا ڕەب العالمین یا ڕەب العالمین خێر و بەرەکەتی ئەرز و ئاسمانمان بۆ بەربەرەوە خوایە کاربەدەستان و حکوومەتانی دنیا ئابڵۆقەیان لەسەر ئێمە داناوە خوایە بەس بەری ئاسمانگمان لێ نەگری میلەتەکەمان ئازایە بە کن و گژ و گیا ئەژی خوایە گیان خوایە بە هانامانەوە بێی خوایە بە هاوارمانەوە بێی خوایە ئاسمانگ و لێزمە بارانی ڕەحمەت بەربەیتەوە بەسەر وڵاتی ئێمە و هەر شوێنێ کە پێویستی پێیەتی خوایە نەخۆشێکی زۆر داوای دوعای خێریان لێ کردوین خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە لە مردوەکان خۆش بی خوایە عاقیبەتی زینوەکان خێر کەی خوایە گەنجەکانمان پارێزی خوایە کوڕو کچەکانمان پارێزی خوایە هیدایەتیان بەی خوایە لە دینەکەت حاڵیمان کەی خوایە لە بەدڕەوشتی دوورمان خەیتەوە خوایە دەستی کوشتن و تێکدان لە وڵاتمانە نەیەڵی خوایە دەستی کوشتن و تێکدان لە وڵاتمانە نەیەڵی خوایە ناحەزانی میلەت و ئیسلام بنبڕ بکەی و لە ناویان بەری ئامین